بەشی 25 لە کتێبی عاشق سەمای ژیانە لاپەڕ 1970 لاپەڕ 1970 لە ڕاستیدا مردنی نەفس بە جۆرێک هەنگاو هەڵێنانە بۆ ناو تاریکی و دونێنی ناسراوەکان و لەبەر ئەمە کاپەیسی بازایەتی و بیوەری هەیە خۆشویستی گیراوەیەکە بەهۆیەوە دەکرێت نەفس بتوێنرێتەوە و لەناو ببرێت کاتێک کە نەفس چیتر بوونی نەبێت پیرۆزی ڕۆحیانێت خۆی دەردەخات ڕۆحیانەت کاتێ خۆی نیشان دەدات کە نەفس وجودی نەبێت بڕوابوون و خۆ پێسپاردن لە خەڵەتە بایەخدارەکانی پەروەردگارن و ئاگاتان لێبێت کە بڕوابوون و ئیمان جیاوازن لە یەکتر ئیمان بوون درۆینە و کوێرانەوە دەستکردە کاتێک کە لەبارەی شتێکۆ زانیاریتان نییە بەڵام بە کوێرانە باوڕی پێکەن بە جۆرێک تووشی خوڕافات بوون و هۆی سەرەکیەم جۆڕەیمانە ترسە لە مرۆڤدا لە ڕاستیدا مرۆڤ باوش دەکات بەم جۆڕەیمانەدا تا لە ناخەواز باسایش بکات بڕوابن دیاردێکی تەواو جیاوازە و سە دوهشتا پرە پێچەوانەی ئیمانی کوێرانەیە بڕوابوون جۆرێک گەزمونە و بڕوابوو کاتێک ڕوودەدات کە بەزەی خواون مرۆڤ بگرێتەوە ئەمە شتێک نیە کە مرۆڤ بتوانێت خۆی بەدی بێنێت و تقریبان سێسەد جۆر مەزەب لە گوێ زەویدا هەیە و مرۆڤ دەتوانێت بە کۆرانە باوەڕ بە هەر کامێکیان بکات بەڵام باوەڕهێنان تەنها دەبێتە هۆی بەفیڕۆچوونی ژیانی، چونکە هەتا مرۆڤ چاو بەسڕە و باڕ بهێنێت کەمتر دەکەوێتە سوسوکردن و گەڕان، مرۆڤ بەبێ گەڕان هەرگیز ناتوانێت بگات بە ڕاستی، بڕوابوون لە پەروەردگار وا دێت تاکە فرمانێک کە پێویستە پێی هەستن، ئەوەیە کە دڵێکی فراوان و کراوەتان هەبێت، باوەڕ و ئیمانی کوێرانە داخراو و متعەسەبتان دەکات، ئەو مرۆڤانەی بە کوێرانە پەیڕەویەکەن و وەکو ئەو کەسانەی کە باوەڕیان نییە هیچ وەختیەک ناتوانن بەڕاستی گوێڕایەڵی کوێرانە و بێباوەڕیان مۆزای یەکترن، خەڵاتی خواوەندی بڕوابوون ئەو کەسانە ئەگرێتەوانەی کە سادە و دانەخراو و کراوە بن و لە بەردەستدا بن بە تەواوەتی دانەخراو و کراوە بن ئامادەی لە خۆگرتن ڕۆژێک دەگات کە بڕوابوونێکی دانسقە و ساسوڕێنە سەرانسەری بووناتان دەگرێتەوە بڕوابوون بە بوونەوەر هەموو شتانی کە بوونیانەیە بڕوابوون بە بنەما و بنی چینەی گەشە و بە ئاگابوونە خۆشەویستی هیچ نیە جگە لە پشکۆدانی دڵی ئادەمیزاد و چرۆکانی دڵی مڕۆڤ هەموویان سپین و ڕەنگی سپی لە هەموو ڕەنگەکانی ترشی تێدایە و جوانیەکەشی لەودایە سپیە واتە هەر حەوت ڕەنگەکەی پەلگە زێڕینەیە، سپی ڕەنگێکە خاوەن چەندەها ڕەهەند، هیچ کام لە ڕەنگەکانی تر تاوەڕادەی دەوڵەمەند نین، چونکە لە هەریەک لە ڕەنگەکان شەش ڕەنگەکەی تر ئامادە نین، بەڵام لە ڕەنگی سپیدا هەر حەوت ڕەنگەکە ئامادەن. سپی بەسامترین ڕەنگە، بەڵام بۆ سپێکردنی پێویستمان بە تێڕوانینی تایبەتێک، ئەگەر مرۆڤ خاوەن ڕوانینێکی قووڵ بێت تەنانەت دیاردە ئاساییەکانیش بە دیدی ئەو نائاسایین، ئەگەر شارێک بڕوانێتە مێرگی سادەو ئاسایی، جوانی و ڕازاوی ئەم مێرگە دەتوانێت دەو بخاتە سەر رمە و خۆشەویستیەوە، لە حاڵەتێکدا کە مرۆڤ دۆخی شاعیرانە و عارفانەیە بێت، هەموو دونیای دەوروبەر بۆ ئەو دەگۆڕێت. خۆشەویستی ئاساییترین ئەزموونێکە کە لە ژیانی مرۆڤدا ڕوو دەدات و چونکە پاکی ئینسانەکان بەینەوە لەدایک ئەبن. ئەگەر مرۆڤ بتوانێت لەگەڵ خۆشەویستیدا بەرز بێت و سەرکەوێت، دانسقەترین و ئاساییترین ڕووداو لە ژیانیدا ڕوو دەدات. کاتێک کە خۆشەویستی ڕاستەقینە لە دڵی مرۆڤدا دەربکەوێت، سۆزی ئیلاهی خۆی لە خۆیەوە دەیگرێتەوە، ئەو مرۆڤەی کە بوونی بابینەوە نەکردووە وشک و بێگیان و ڕۆحە. مرۆڤی عاشق هەردەم تریفە و خەرمانێکی لە خۆشی و شادومانی و هێمنی لە دەوری خۆی خڕ کردووەتەوە، مێشک کوێر و کەڕە کە لە کاتێکدا دڵ بە پێچەوانەوەیە، دڵ بە تەواتی بیسەر و بینەر و تەنانەت توانای دەرکی ئەو دیاردانەی هەیە کە بە چاوی دەرەوە نابینرێن و ئەو دەنگانەش کە بە گوێی ڕواڵەت نابیسرێن. بوونەوەر پڕە لەو دیاردانەی کە بۆ هەست پێکردن و دەرک پێکردنیان پێویستمان بە دڵێ و بەس، لە مێشکەوە گەشت بکەن بۆ دڵ، کەمتر بیر بکەنەوە بەڵام زیاتر هەست بکەن. Meditation چاودێریکردن وەرگێڕدراوی وشەی دیانایە لە زمانی سانسکریتیدا، هەمیشە وشەی دیانایە کە شێوە گۆڕکێی کردووە هەر ئەم شێوەی دیانایە کە لە زمانی چینیدا گۆڕاوە بۆ چوان، مێشک بە بێ هزر وەک ئاوێنە وایە کە هیچ شتێک تێیدا بەدەر ناکەوێت و چاوگێڕی چاودێری ڕاستەقینە دۆخی ئاواییە کە ئەم دۆخە سۆز و بەرەکەتێکی خوداییە مرۆڤ ئەبێ چاوگێڕی بکات و لە بێدەنگیدا چاوەڕوانی هاتنی ئەم جۆرە دۆخە بێت کە تا خواوەند خەڵاتی بکات شوێنکەوتوانی ڕێبازیزن ساڵەهای ساڵ لە بێدەنگی و ئۆقرەگریدا چاودێریەکەن و هێدی هێدی مێشکیان لە بزاوت و چالاکیەوە سێت و ئەوە زرانی کە تێیدا لە ناوەچن لاکامدا ڕۆژێک لە پاش دە ساڵ بیست ساڵ سی ساڵ کەسێک بەڕاستی نازانێت مێشک بە تەواتی لە ناوەچێت و لەم دۆخەدا چیتر هیچ جۆرە قەرەباڵغی و ژاوەژاوێکی هزر وجودی نابێت و تەنها بێدەنگی و هێمنی باڵادەست دەبێت ئەو دەمەی کە مێشک نەبێت ئیتر منێکیش نابێت لەبەر ئەوەی کە مێشکیەوە هەمان منێتی ئێوەیە لەناوچوون و دیارنەمانی مێشک یەکسانە بە لەناوچوونی نەفس و منێتیەوە لە ڕۆژەڵاتدا ئاوڕێکی زۆر لەم خاڵە دراوە کە چۆن دەکرێت منێتی فڕێبدرێت و ڕزگار ببن لێی. لە ڕاستیدا چاودێری ڕاستەقینەش هەر ئەم خستنی نەفسەیە، چاودێری ڕاستەقینە هیچ کەسێک بوون و هیچ بوونە، هەموو ئێمە لە تیشک و ڕووناکی دروستکراوین و لە ڕووناکی لەدایک بوون، ماوەیەک ئێمە لێی دروستکراوین هیچ نییە جگە لە تیشک و پرشنگ، مەخابن تەنها ژمارەیەکی زۆر کەم بەمە دەزانن کاتی هۆشیاری و باگابوون لە ناخی مرۆڤدا گەشە بکات و بەرەو باڵا بڕوادە و زۆر سەرسامە بێت چونکە ناوەکی ترین ناوکی ناخی ئەو لە هەزاران خۆر و ڕووناکتر و پرشنگترە. ئەمە ڕووناکیە گەورەترین تیشکێکە کە لە بوونەوەردا هەیە خاڵی زۆر دانسقەتر لەوە هەیە کە تەنانەت گەورەترین خۆرەکانیش ڕۆژێک هەرواز سار دەبنەوە و دەکوژێنەوە لە کاتێکدا کە تیشکی ناخی مرۆڤ لە بن نەهاتوو نەکوژاوەیە و لە ڕاستیدا ئەم تیشکە هەتاهتاییە واتە دەستپێک و کۆتایی نێو باگابوون لەم خاڵانە یەکسانە بەمانەوە بەبێ چارەی و ژێردەستی لە کاتێکدا ئاگاداربوون لە ماناواتە سۆز واوردانەوەی خۆوەند بگەڕێن بە شوێنم تیشکەدا لە ناخیەوەدایە هەموومان لە تیشک بووین خواوەند بەواتی و شتێکە هەیە واتەیەکی زۆر جوان و ڕازداوایە تاکە ڕێگەیەکیش بۆ دەرک و گەیشتن پێی ئەوینداریە تا شوێنی کە دەتوانن بنەوەتان خۆش بێت و مۆڵەت بەم ئەوینە بدەن تا بە هەموو ناخیەوە بەبێ بوونی هەر جۆرە مەرجێگە ئەم شتانە لە خۆی بگرێت کە بوونیان هەیە بەم شوێ دەتوانن لە خواوەن دەست پێ بکەن خدا لە هەموو بوونەوەردا بە شووی هاو ئاهەنگی ڕکوپێکی و شادمانی دەرکەوتۆ هەموو پەرزگەرێک دەبێت وەک پەرزگەیەکی لەبێت و خواوەند ببێتە میوانی تەنها هەنگاوێک بەسە کە ئێوە بەرەو خواوەند بێ هاوتا و خواوەند هەرزاران هەنگاو بەرەو ئێوە دەنێت و دێت مۆڵە بدان با ئەبین زیکری ئێوە بێت و نەک هەردەم دووبارەی بکەنەوە ئەوین ئەوین ئەوین بەڵکو لە ئەویندا بژیت باهل و مەرجێکی باژیان خراپ براوەیان دۆڕاو بە جۆرێکی هاوڕێژە و یەکسان لە خۆشەویستیدا بژین لە یشکات و ساتێکدا خۆشەویستی لە بیرنەکەن ئەمەیە تاکە کارێک کە دەبێ پێی هەستن ڕێبازی ڕاستەقینە جگە لەمە هیچی تر نییە تەنها نهێنیە کە زانینی لە ژیاندا بایەخدارە نهێنی هاو ئاهەنگی و هاودەنگیە لەگەڵ خۆتان و خەڵکانی دیکە و هەموو بوونەوەر لە دۆخی یاساییدا، مرۆ بەردەم لە دۆخی پیاکێشاندایە لەگەڵ خۆی و خەڵکی و بوونەوەردایە، لە ڕاستیدا ژیانیان لەم پێداکێشان بەم سێ بەرەیەدا پێکهاتووە، ئاکامی ئەم پێداکێشانەش تەنها خوڵقانی ژێردەستەیی و بێچارەی و گیروگرفتی زیاترە، لە بنەڕەتدا پێداکێشان و ناهاوئاهەنگی یەکسانە بە گیروگرفت و بێچارەیی، هاوئاهەنگی بە واتای شادمانی و ئەگەر مرۆڤ لەبری دژایەتی و تەیارکردنی بوونەوەر بڕوای پێبکات و خۆشی بوێت، هاوئاهەنگی و هاودەنگی خۆی لە خۆیەوە دەخوڵقێت. تیارکردن لەگەڵ بوونەوەردا دەبێت هۆی گوڕگرتنەوەی نەفس و بڕوابوون و سیقەکردن بە بوونەوەر و دەبێت هۆی لەناوچوونی توانەوە نەفس مرۆڤ سەرەتا بێ لە خۆی و دەست پێ بکات یەکەمین هەنگاو دەبێ خۆ ڕزگارکردن بێت لە دژایەتییەکان و تیارکردنەکانی ناخی خودی مرۆڤ. خەڵکانێکی زۆر بە بەردەوامی لە شەڕ و پێکداداندا بەسەر ئەبەن و لە ناخی خۆیاندا وام پێکدەهەڵگژانەوە دەبێتە هۆی ئەوەی کە وزەیەکی زۆر لە کیس بچێت لەم پێکدادانە دەرونیانەدا هیچ کات کەس سەرکەوتن بەدەست نایەنێت چونکە لایەنە بەرامبەرەکان مرۆڤ خۆیەتی کە تۆ مت وەک ئەوە وایە کە دوو دەستی مرۆڤ خۆی بەیەکدا هەڵکژێن لەم حالەتەدا تەنها وزە و ژیانی ئەو بەفیڕۆچێت و هیچ سودێک لەم پێکدادانانە نییە لەبرێم پێکداهەڵکژانەدا هەردوو دەستی ئەو دەتوانن هاوئاهەنگ و یەکگیر بن و بۆ بەئەنجام گەیاندنی کارانێکی گەورە لاشە مێشک و ڕۆحی مرۆڤ ئەگەر بێت و یەک بگرن و لەگەڵ یەکتردا هاوئاهەنگ بن دەتوانن موعجیزەی گەورە بخوڵقێنن کاتێک ئێوە لە دۆخی هاوئاهەنگی لەگەڵ خۆتاندا ئەژین هەوانگیکردن لەگەڵ خەڵکیدا زۆر ئاسانە بێت، چونکە خەڵک هیچ نین و جگە لە ڕەنگدانەوەی خودییەوە، کاتێک کێوێ لە دۆخی هاوئاهەنگی لەگەڵ خەڵکیدا بژین، هاوئاهەنگ بوون لەگەڵ بوونەوەردا زۆر ئاسانە. ئەم هاوئاهەنگی ئەوەندە لەسەر خۆی و بە ئاسانی ڕوودەدات کە بەوە نازانن کە چ کاتێک ڕوویداوە. لەم هاوئاهەنگییەدایە کە مرۆڤ لەگەڵ سروشت و بوونەوەردا یەکدەگرێت و ئەم هاوئاهەنگییە سێ قۆڵییەکە دەبێت و هێزپێکردن و ئاگاداری مرۆڤ لە بوونی خواوەند و دیاردەیەکی پیرۆزە. ئۆقرەگری باتانهایی بەس نییە گەر سەرڕێژ نەبێت لە شادومانی و کامەرانی، هێمنی باشە بەڵام بەس نییە، ئۆقرە گرتن یەکێکە لە هەلومەرجە پێویستەکان بۆ کامەرانی بوونی مرۆڤ، لە پێش ئەوەی کە هەمە شادومانی و کامەرانی ڕاستەقینە هەست پێ بکات پێویستە لە هێمنی ئۆقرەی گریدا بژی. ئۆقرە گرتنی ڕاستەقینە ئەوەندە باسەوان و ڕازاوەیە کە لەوانەیە مەستە لای مرۆڤ دروست بکات ئەمە کۆتایی کارە و من گەشتمە ئامانج و مەبەست هێمنی دەتوانێت ئەم هەستە بە مرۆڤ بدات کە وا هەست بکات کە کار گەشتۆتە ئەنجام وامە مەترسیدارە چونکە تا ئەو کاتەی مرۆڤی تامی شادومانی و کامەرانی نەچەشتوە لە ڕاستیدا هیچی بەدەست نەخستووە و تەنها لە هێمنی ژیاندا دیاردەیەکی ناحەزە سەلبیە لە ڕاستیدا جۆرێکە لە بۆشایی کە خاڵیە لە هەر جۆرە ژیانێک ئەگەر بێت و لەم بۆشایەدا باڵندەکان دەست نەکەن بە جروەجری و یان گوڵە جوانەکان نەپشکێن و مۆسیقایەک نەبێت ئەگەر وەقری نەگۆڕێت بۆ جەژن و شادمانی ئەم بۆشایی بەشێکی لە هەموو مرۆڤ نابێت لەم قۆناغەدا بوەستێت زۆرێک لە ڕاهیبەکانی دینە جۆراوجۆرەکان ساڵەهایەکە لەم قۆناغەدا واتە هێمنی بە تەنها ماونەتەوە ئەوان پێیان وایە کامە مەبەستی کۆتاییە و لە کاتێکدا ئەمە تەنها قۆناغێکە بۆی کە تا ماوەیەک پشووی تێدا بدرێت و لە پاشان دیسان هەنگاو بنرێت تا دەگاتە قۆناغی شادومانی و کامەرانی دەروونی کاتێک کە بێدەنگیەوە دەست دەکات بە وتنی سڕانێکی جوان ئەوە گەیشتوونەتە ئامانج بەم شێوەی بۆشایەکەتان چیتر بە خاڵی نامێنێتەوە بەڵکو پڕ و دەوڵەمەند دەبێت و بەم شێوەم بۆشایی خاڵی و لە هەمە کاتدا پڕ ئەبێت. خاڵیە لە هەموو شتانێک کە بێ مەعنان و پڕ و سەڕێژە لە هەموو شتانێک کە گرنگ و بە بایەخن گەورەترین کارێک کە مرۆڤ ئەتوانێت لە ژیانی خۆیدا پێی هەڵبستێت خستن و فڕێدانی نەفسە و هیچ فەرمانێک لە ژیاندا بایەختر و گرنگتر و لامان کاداستەمتر لەمە نییە فڕێدانی نەفس تەقریبا ناکرێت و مومکین نییە بەڵام تاوەکو ئێستا بۆ هەندێک کەس ڕووی داوە بۆی هەیە کا بۆ ئەمەش ئەم ڕووداوە ڕوو بدات خۆشەویستی یا بە تەواوی هەیە یا هەر نییە خۆشەویستی بەش ناکرێت بەسەر پارچە و جۆرە و جۆردا مرۆڤ ناتوانێت تەنها هەست بە بڕگە و بەشێکی بکات و خۆشویستی دابەش ناکرێت کاتێک کاتێک کە ڕوویدا بە تەواتی ڕوو دەدات جۆرەکانی ترێوین پاکیان هەمووی فێڵ و تەلەکە بازین ئەوانە تەنها کایان کێوە سەرقاڵەکەن و هەموو شتێک لەم دنیادا دیاردە و سەرابە و بەس ئەو لێڵایی و تەرمایەیە کە لە سەحرادا هەیە ژیانیش بەبێ سەراب زۆر ئاستەم و دژوارە لە بەروی ئەو شتەیە کە مرۆڤ لەبەر ئەوە دەژی نەدەبوو بەم هۆیەکەیمە لە هەموو ساتێکدا ئەوتیانە دروستکردنی ئەم سەرابانەدا و وا دەزانی کە ڕاستەقینەن کاتی هەر یەکێک لەم سەرابانە لەناوەچن، خێرا لە جێگەی ئەودا یان دە سەرابی دازەتر دروست دەکەین. خۆشەویستی سەراب نییە، بەڵکو هەستبوونێکە لە ڕاستیی بین. لە بنەڕەتدا لە پانتایی مێشکدا نییە، مرۆڤ عاشق نابێت بەڵکو دەبێت بە خودی عاشق. بەم شێوەیە خۆشەویستی تەواو بێت و ئەم کەماڵ و تەواوکارییە خاوەن جوانی و دەستڕۆیەکی لەبن نەهاتووە. خوێنەرانی ئازیز لێرەدا هاتینە کۆتیای بەشی 25 لە کتێبی عشق سەمای ژیانە.